جڵەوگیری خود بناغەی گەورەیە و کاریگەر بوونە لە ژیانی هەر تاکێکدا کەسێک نەتوانێ غەریزە و جەستەی خۆی پاوان بکات و لە ژێر ڕکێفی ئەوان بێتە دەرەوە کەسێکی لاوازە و بێئیرادەیە ڕابەرایەتی خەڵکی بە ڕابەرایەتی خۆمان دەسپێکە گۆڕینی دنیا بە گۆڕینی خودی خۆمان دەست پێکا چونکە یاسای ژیان ئەمەیە ئەگەر جڵەوگیری نەکەین جڵەوگیر دەبین ئیقباڵ لاهوری دەڵێ هەرکەسێک نەتوانێ بەڕێوەبەری خودی خۆی بێ بێگومان فەرمانبەری خەڵکی دەبێ. دیدی ئێمەی مرۆڤ هەر لە هاتنە دنیاوە هەتا مردن هەر لە ئەزەلەوە تا ئەبەد لەسەر دنیای دەرەکییە لە بڕیارەکانیشدا دادبانی کەسانی تر گرنگیەکی ستراتیژیی هەیە بۆمان لە جیاتی ئەوەی سەرنجمان لەسەر نیازەکان، خواستەکان، مەیل و ئارەزوو و تواناکانی خۆمان بێ بە پێشێلکردن و گوێ پێ نەدان و قسەی خەڵکی بە حاکمی بڕیارەکانمان ئەزانین. جۆرێک ژیان دەکەین مای رەزامەندی دلی کەسانی تر و شایەنی پشتگیری دەرەکی بێ ئەمەش گەورەتین خیانەت تێکە کە کەم و زۆر بە لاوازی عیزەتی نەفس و نەبوونی بەهای خودی لە ژیاندا ئەنجامیەدەین ئێمە کاتێک سەرپشک دەبین کە کەسانی تر سەرپشکیان بۆ کردووین ئێمە بە جۆرێک ناژین خۆمان پێمان خۆش بێ بەڵکو بە جۆرێک دەژین کە کەسانی تر پێیان خۆش بێ. بەم ستراتیژە گرنگترین شتێک دەبێتە قۆچی قوربانی، ڕاستگۆییەکە کە هەر کەس بۆ باشبوون و چێژبردن لە ژیانی کە هەیەتی بەرەنجامی هەڵبژاردنی خۆی بێ پێویستی پێیەتی. هەڵبەت داستانی لاوازی عیززەتی نەفس تەنها بە هەنگاوەکانی بەرگری وەک قسەی خەڵکی نایەتە کۆتایی بەڵکو کەسی خۆ بەکەمزان بۆ کەمکردنەوەی هەستی داماوی و کێشکردنی سەرنجی خەڵکی و خۆنواندن بەدوای دوو ڕێگادا دەبێ یەکەمیان هەوڵدان بۆ دەرکەوتن یان خۆدەرخستن و دووەمیش هەوڵدان بۆ پیا هەڵگوتن، کاریگەربوون لە ڕێگەی نواندنی ڕوخسارێکی ساختە یان ڕیاکارەوە. ئێمە لە دنیادا دوو جۆر دەژین یان دوو جۆر ژیان دەکەین بەرامبەر بە خەڵکی بە جۆرێک و لەگەڵ خۆمان بە جۆرێکی تر دوو جۆر مامەڵا لەگەڵ خێزان و ماڵ و مناڵمانەکەین بەرامبەر بە خەڵکو و بە تەنهایی دوو جۆر شۆفێری دەکەین کاتێکە بە تەنهاین و کاتێک کە خەڵکی تەماشامان دەکەن ماڵ و شوێنی کارمان دوو جۆرە، کاتێک خۆمان بە تەنهاین و کاتێک کە میوانمان هەیە. ئەمەش بەو مانایە دێ بوون و نەبوونی کەسانی تر لە جۆری بوون و نەبوونی ئێمە کاریگەری هەیە لەوەی چۆن کەسێک بین، چۆن ڕەفتار بکەین، کاریگەربوون بەوەی ئایا کەسێک ڕەفتارمان ببینێ یان نا، سەرنج لە سەرچاوە دەرەکیەکە نەک ئەوەی کە ئەم ڕەفتارە دروستە یان نا دروستە، بەڵام دەبێ ئەوە بزانین کە ڕەفتاری ناشایستە و ناقۆڵا لەبەردەم خەڵکیدا ئەنجام نەدەین بەڵام بە تەنها ئەنجامی بدەین، تراژیدیای ژیانی ئێمەی مرۆڤەوەیە کە بەهۆی لاوازیای زەتی نەفسەوە وەزۆسی هەڵسەنگاندنمان هەیە لە ژیانماندا باش دەرکەوتنی ڕووکەش بە چاکزانین میهرەبان دەرکەوتن بە میهرەبانی دەربڕینی ڕێز بە بەڕێزی بەهێز دەرکەوتن بە بەهێزی هۆشیار دەرکەوتن بە هۆشیاری دەزانین بەپێی بیردۆزەی خۆدەرخستن لە دەروناسی کۆمەڵایەتیدا هەبوونی هاندەر یان ئامادەبوو یان بینەران مرۆڤ دەکاتە کەسێکی سیناریست. خودای من وا تەمەن دیلی دەستی سیا تاوانە تاوان خەری ڕای عیبادەت هەمیشە لام میوانە میوان و خانەخوێی دڵ و جەستەی لاوازی بێ گیان گیانی خزمەتکاری ئەو بێ چ وەستا حەق بەمانە خودای من من فەقیری بەردەرگای ڕەحمەتی تۆم تۆ کە ڕەحمانی گشت بوونی ئاتاجی نیعمەتی تۆم تۆم نەبی خۆ من بەبێ تۆ دۆزەخیش نامگرێتە خۆ خۆ عەجەب ماوم بەم حاڵە سەرسامی حیکمەتی تۆم خودای من تۆ خودای گشت بوون خودای من مرۆڤەکان بۆ تێرکردنی نیازە دەرونیەکان و سۆزداریەکان بە دوای کێشکردنی سەرنج و پیاهڵگوتن و خۆشەویستیەوەن بەڵام خاڵی سەرنجەوەیەکە هەرچەند ئێمە کەمتر بەسوای بە دوای مسۆگەرکردنیانەوە بین باشتر و زیاتر مسۆگەریان دەکەین. ئەوانەی کاگوێ بە خەڵکی نادەن زیاتر سەرنجەکان بەلای خۆیاندا کێش دەکەن ئەو کەسانەی کە نایانەوێت دەرکەون زیاتر دەردەکەون، ئەوانەی کە نایانەوێت ببنە مایەی پیاهەڵگوتنی خەڵکی زیاتر مایەی دەستخۆشی و پیاهەڵگوتنن. ئەو کەسانەی کە دوای ئەوە ناکەون خەڵکی بخەنە ژێر کاریگەرییەوە زیاتر خەڵکی دەکەونە ژێر کاریگەرییانەوە، سەرەنجام ئەو کەسانەی بە دوای ئەوە ناکەون کە خەڵکی دەستخۆشییان لێ بکا یان بە قەدو باڵایاندا هەڵدەن زیاتر دەبنە مایەی پشتگیری و پەسەندبوون، تەنها کەسانی بەتوانا ئەتوانن خۆیان دەرنەخەن. یەکێک لە هۆکارەکانی قەتیسبوونی گەشەکردن بەراوردە، کاتێک وام دەزانی بارودۆخی من باشە خۆمم بەو کەسانەی دەمناسین بەراورد دەکرد. هەمیشە هەوڵی ئەوە بدە خۆت بە ئامانجەکانت بەراورد بکەی نەک بە هاوڕێ و ناسراوەکانت، هەمیشە دەتوانی کەسانێک بدۆزیتەوە کە لە ڕووبەڕێکی نزمتر دابن لە چاو تۆدا یان بزانی شایستەکانت چین و خواستەکانت کامانەن نەک ئەوەی خەڵکی چی دەکەن و چۆن دەکەن و چی دەڵێن هەمیشە کەسانێک هەیە لە تۆ زیاتریان هەیە کەسانێکیش لە تۆ کەمتریان هەیە هیچ یەکێک لەمانە پێوەەر نییە تەنها خودی خۆت بە ئامانجەکانت بپێوە بۆ سەرکەوتن دەبێ بزانی ئەگەر دەستە و یەخەت بوون چۆن خۆت لەگەڵ دۆخەکەدا دەگونجێنی دەبێ وەڵامی پرسیارە نەرێنیەکان بدەیتەوە نا گوتن یان وشەی نا تەنها وشەیەکە خەنجەر نییە بچێت بە گیانی مرۆڤدا، تینی ئەم وشەیە لەو توانایانەوەیە لە خۆتدا دروستت کردووە، ئەوە ئێمەین بینکردنەوەکانمان سنووردارەکەین و سەرەنجام ژیانیش سنووردارەکەین. هیچ کاتێک سەرکەوتنی ڕاستەقینە بەبێ وەڵامە نەرێنیەکان بەدەست ناهێنی هەرچەند زیاتر وەڵامی نات بدرێتەوە بە قازانجی تۆبێ بۆ تۆ مایەی فێربوونە چونکە لە سەرکەوتن نزیک دەبیتەوە. ئەڵێن زۆربەی خەڵکی جیا دەبنەوە لەو کەسانەی کە ئازاری جەستەییانەدەن بەڵام گوێ نادەن بەو کەسانەی کە ئازاری دڵ و ڕۆحیانەدەن ئەی مرۆڤ بیربکەرەوە تۆ بە ڕۆح و دڵ و ویژدان مرۆڤی نەک بە گۆشت و خوێن و زۆربەی خەڵکی ئەوەی کە دەیڵێن جێبەجێی ناکەن. خەندە دەکەن بە ڕووی ئەو کەسانەدا کە سۆزیان پێ نابەخشن. هاوڕێیەتی کەسانێک ئەکەن کە متمانەیان پێ ناکەن. خزمەتی کەسانێک ئەکەن کە ڕێزیان لێ ناگرن. مەرایی بۆ کەسانێک ئەکەن کە خۆشیان ناوێن. شتگەلێک هەڵدەگرن کە بەکاری ناهێنن. چرووکی دەکەن لەوەی کە هەیانە. بەخشندەن لەو شتانەدا کە خاوەنی نین. حەز لە شتێک ئەکەن کە زیانیان پێ دەگەیەنێ. ڕقیان لەو شتانەیە کە سوودیان پێ دەگەیەنێ و خۆشەویستان ئەم داستانەی کە ئێستا بۆتانیە خوێنمەوە و بۆتانی جەرمەوە داستانی زۆرێک لە ژیانی ئێمەی مرۆڤەکانە هەمیشە بیر لەواکەینەوە کە بزانین خەڵکی چی دەڵێن ژیانی خودی خۆمانمان بیرچۆتەوە لە ژیانەوە لە لەدایکبوونەوە هەتاوەکو مردن ئێمە بۆ خۆمان ناژین و تەنها بۆ وتە و قسەکانی خەڵکی دەژین و سەرەنجامیش وتە و قسەی خەڵکی هەرگیز کۆتایی پێ نایە. کاتێک کە لەدایک بووم لە زادگەیەکی گشتی باپیرم بە دایکمی وت تەنها نەخۆشخانەی تایبەت، دایکم وتی بۆچی؟ وتی خەڵکی چی دەڵێن؟ پاشان ویستم بچمە قوتابخانەی یاسایی دایکم وتی تەنها قوتابخانەی نموونەیی، باوکم وتی بۆچی؟ دایکم وتی خەڵکی چی دەڵێن؟ خولیای بواری زانستە کۆمەڵایەتیەکان بووم باوکم وتی تەنها بواری وەرزشی وتیان بۆچی وتی خەڵکی چی دەڵێن دەمویست لەگەڵ کچێکی لادێیدا هاوسەرگیری بکەم خوشکەکەم وتی مەگەر من بمرم وتم بۆچی وتی خەڵکی چی دەڵێن دەمویست پارەی زەماوەندەکەم کۆبکەمەوە باوک و دایکم وتیان مەگەر بەسەر تەرمی ئێمەدا بڕۆی وتم بۆچی وتیان خەڵکی چی دەڵێن دەمویست بەپێی دەرامەتەکەم خانووێک بە کرێ بگرم دایکم وتی دایکت بمرێ وتم بۆچی وتی خەڵکی چی دەڵێن یەکەمین میوانداری دوای زەماوەندەکەمان دەمویست میواندارێکی سادە بێ هاوسەرەکەم وتی بەم زوانە تووشی شکست ببین وتم بۆچی وتی خەڵکی چی دەڵێن دەمویست ئۆتۆمبیلێکی مۆدێل نزم بکڕم ژنەکەم وتی خوا مەرگم بۆ بهێنێ وتم بۆچی وتی خەڵکی چی دەڵێن لە زادگەیەکی گشتی ویستمان مناڵمان ببێ باوکم وتی تەنها نەخۆشخانەی تایبەت وتم بۆچی وتی خەڵکی چی دەڵێن مناڵەکەمان ویستی بچێتە قوتابخانە و بواری خۆی هەڵبژێرێ و هاوسەرگیری بکە سەرنجام دەمویست بمرم لەسەر قەبرەکەم بوو بە هەرا کوڕەکەم وتی لە خواری گۆڕستانەوە دەینێژین ژنەکەم دەیقیژاند و کچەکەم وتی بۆ چی و چی بووە وتی خەڵکی چی دەڵێن مردم و براکەم بۆ پرسەکەم مزگەوتێکی سادەی هەڵبژارد خوشکەکەم بەدەمشین و گریانەوە دەیوت خەڵکی چیمان پێ دەڵێن لە گۆڕستان کێلێکی سادەیان بۆ مەزارەکەم دانا بەڵام براکەم دەیوت خەڵکی چیمان پێ دەڵێن خۆی داوای بەردێکی مەڕمەڕی بۆ کردم و وێنەکەمیان لەسەر هەڵکەند. ئێستا لە ماڵێکی چاڵی تەنگدا ژیان دەکەم و تەواوی سەرمایەکەم بۆ ڕستەیەکە. خەڵکی چی دەڵێن؟ ئەو خەڵکەی تەمەنێک نیگەرانی قسەکانیان بووم، ئێستا بۆ ساتێک ئەوان بۆ من نیگەران نین.